کتێبخانەی ڕادویی لە هەولی ناساندنی شاکارە هونەرەکاندا و ئاشناکردنی ئێوەی گوێگر بنەوەڕۆکی یەکێک لە ڕۆمانە بەناوبانگەکانی جیهان، ئێزگەی دەنگی گەلی کوردستان ڕۆمانی تاوان و سزا بە زنجیرە پێشکەش دەکا. ئەم ڕۆمانە فیۆدۆر دۆستۆیڤسکی نووسیوێتی و ڕەوف بێگەرد لە فارسییەوە کردووەتی بە کوردی. مافی بەرەمێنانی ڕادیۆیشی پارێزراوە بۆ ئیزگەی دەنگی گەلی کوردستان. ڕۆمانی تاوان و سزا، ماوەیەکی زۆر بوو ڕاسکۆڵنیکۆڤ نەخۆش بوو، بەڵام نە سەختی ژیانی ناو بەندیخانە، نە کاری بەزۆر، نە بەدخۆراکی، نە سەرتاشین و نە کۆنەپۆشی هیچ کام لەوانە نەبوونە هۆی ڕەنج و ئازاردانی، بە پێچەوانەوە تەنانەت خۆشی لە کارکردن هات. کە لەئەنجامی کاری سەختەوە لەشی شەکەتە بوو، ئەیتوانی هیچ نەبێ چەند سەعاتێک خەوێکی خۆش بکا. خواردنیش ئەو شۆربە کەلەرمەی پڕ بوو لە سیسرک چ گرنگیەکی بۆی هەبوو؟ لە سەردەمی خوێنکاریدا هەندێک جار ئەوەیش دەست ناکەوت بەرگی گرم و لەگەڵ ئەو جۆرە ژیانەدا بە تەواوی ئەگونجا هەستی بە زنجیری پێی ناکرد ئەبێت شەرمی بەوە بێت کە سەری تاشراوە یان چاکەتەکەی دوو ڕەنگە ئەی لە چێ شەرم کا لە سۆنیا؟ سۆنیا لێ ترسا کەواتە چۆن ئەبێ شەرمی لێ بکا ئەی کەواتە نهێنیەکە لە چیدایە ئەو تەنانەت شەرمی لە سۆنیایەگە کرد کە لە دەست ڕفتاری ناقۆڵا و بێزراوی ئازاریە چەشت ئەو کە هەستی بە شەرمە کرد لەبەر ئەوە ناکە سەری تاشرا بوو یان زنجیری لە پێدا بوو نا بەڵکو لەبەرەوەی کە کەرامەتی بە سەختی بریندار کرابوو، ئەمەیش بوو بە هۆی نەخۆشکەوتنی. لە ڕاستیدا ئەو زۆر بەوە بەختەوەرە بوو، ئەگەر بیتوانیایە خۆی بە تاوانبار بزانێ، ئەگەر وا بوایە ئەیتوانی بەرگەی هەموو شتێک تەنانەت خەجاڵەت و ڕسوایی بگرێ، بەڵام چەند لە بارێ خۆی و دادوەریەکەی سەخت و دڵڕەقانە بێ، هێشتا ویژدانی خۆگر و چ تاوانێکی گەورەی لە ڕابردووی گومان نەئەبرد، تاقە تاوانی ڕەنگە ئەوە بێ کە نیشانەکەی نەپێکاوە، ئەمەیش ئاساییە و لە هەموو کەسێک ڕووەدا. ڕاسکۆلنیکۆف شەرمی بەوە ئەهات کە کوێرانە تێکەوتبوو گەوجانە دەستی دابووە نائومێدانە بەهۆی قەدەرێکی کوێرەوە خۆی لە دەستدا بوو بۆیە بێت بە ناچاری خۆی بەدەست گەوجایەتەوە بدات و سەری بۆ دابنەوێنێت بۆەوەی هێور بێت و ئاسوودەی بۆ بگەڕێتەوە ئەوەی لە دنیادا بۆی مابۆ نیگەرانێکی بێپاسا و بێ ئامانجی ئێستا بوو قوربانیدانێکی بەردەوامیشە لە ئایندەدا، ئەمانە بە چی ئەچن؟ چ کەڵکێکی هەیە ئەگەر بە خۆی بڵێ دوای هەشت ساڵ تەمەنی ئەگاتە سی و دوو ساڵ و ئەتوانێت ژیانێکی نوێ دەست پێ بکا؟ ئەی بۆ بژی؟ چ ئامانجێکی لە پێشە؟ چ مەبەستێک هەیە بۆی تێبکۆشێ؟ ژیان تەنیا بۆ مانەوە؟ بەڵام ئەو لە ڕابردووی تەمەنیدا هەزاران جار ئامادە بوو خۆی بکاتە قوربانی لە پێناوی بیروباوەڕێکدا، لە پێناوی ئامانجێک و تەنانەت لە ڕێگەی ئارەزووێکدا. بوونی ڕووت هەرگیز بەلای ئەو بەس نەبووە، ئەو هەمیشە خولیای زیاتری هەبووە. ڕەنگە توانای ئەو خولیایە تەنیا لەوە هاتبێ کە لەو سەردەمەدا ئەو خۆی بە مرۆڤتر دانابێت و ئەوەی بە خۆی ڕەوا دیوە بۆ کەسانی تری بە ڕەوا نەزانیبێ. ئەگەر چارەنووس پەشیمانی بکردایەتەوە پەشیمانیەکی سووتێنەر کە دڵی تێک بشکێنێت و خەوی لێ بتۆرێنێ، پەشیمانیەک کە لە ئەنجامی ئازارەکانیدا سێدارە و خنکانی نێو ئاوی بهێنێتە بەرچاو، بێ گومان ئەو پەشیمانیە بەختەوەریە کرد، ئازار و فرمێسک جۆرێکن لە ژیان، بەڵام ڕاسکۆڵنیکۆف لەو تاوانە پەشیمان نەبوو کە کردبووی. ئەگەر پەشیمان بوایە لانی کەم ئەیتوانی لە گەوجایەتیەکەی خۆی توڕەبێ هەروەک چۆن پێشتر لە کردەوە نادروست و گەلۆرانەکەی کە دواجار کێشایانە نێو بەندیخانە توڕەبوو وەلێ ئێستا لە زینداندا دوای ئەوەی ئەتوانێ زۆر بە ئازادی بیر لەو کردەوانە بکاتەوە و لێیان بکۆڵێتەوە بە هیچ شێوەیەک ئەو کارانە نە بە گەمژەیی دائەنێت و نە بە ناشیرین وەک پێشتر لە ڕۆژە شوومەکاندا وای ئەبینین. بەخۆێ وت بۆ ئەبێت بیروڕای من لەو بیرو تێزانە گەمژانە تر بن کە لە سەرەتای ئافەریدە بوونەوە لەم گەردوونەدا هەبوون و بەر یەکتر کەوتوون پێویستە بە چاوێکی کراوە و ئازاد و سەربەخۆ لە بیرو ڕاکۆنەکانی دی بڕوانین بۆی تێبگەین بە هیچ جۆرێک بیروڕاکانی من ئەوەندە سەیر و سەمەرە نین ئەی گومڕاکان ئەی بیرمەندان بۆ لە ناوەڕاستی ڕێگادا وەستن؟ دیسان ئەیوت باشە ئاخر بۆ کارەکەی من لە ڕوانگەی ئەوانەوە هێن نەگریسە؟ لەبەرئەوەی زوڵمە؟ زوڵم یانی چی؟ من ویژدانم ئاسوودەیە. هەڵبەتە لە دیدگای مافەوە تاوانێک کراوە، هەڵبەتە بە ڕووکەش یاسا بەزێنراوە و خوێن ڕژاوە، باشە ئەگەر مەسەلەکە ڕووکەشی یاسایە فەرموو سەرمبڕن با ببڕێتەوە. بەم پێودانگە بێ گەلێک لە فریادڕەسە مرۆڤایەتیەکان کە دەسەڵاتیان بە میراتی بۆ نەماوەتەوە بەڵکو خۆیان بەدەستیان هێناوە ئەبوو هەر لە یەکەم هەنگاویاندا سەریان بپەڕێنن وەلێ ئەوان هەنگاوی خۆیان نا و گەشتنە هەوار بۆیە ئێستا لەسەر هەقن بەڵام من بە ئامانج نەگەشتم کەواتە هەقی ئەوەم نییە ئەو ڕێگایە بەخۆم بدەم. تاقە تاوانێک کە ڕاسکۆلنیکۆڤ بە خۆی ڕەوا ئەبینی ئەوە بوو کە باش بیری لە کارەکە نەکردۆتەوە، سەری خۆ بە دەستەوە دانی نەوی کردووە و دانی بە تاوانەکەی داناوە. هەروەها خەیاڵی ئەوەیش ئازاریە دا کە بۆ لەو کاتەدا خۆی نەکوشت. بۆ کە لەسەر ڕووبارەکە وەستابوو خۆ بە دەستەوەدان و دانپێدانانی بە باشتر زانی. بەڕاست خۆشەویستی ژیان ئەمەندە بەهێزە و وەڕس بوون لێی ئەمەندە گران و دژوار؟ ئاخر سفیدریگایلۆف کە زۆر ڕقی لە مەرگ بوو توانی بەسەر ڕقەکەیدا زاڵ بێ. ڕاسکۆلنیکۆف بە خەم و پەژارەیەکی زۆرەوە بەردەوام ئەم پرسیارەی لە خۆی ئەکرد. لەوە ناگەیشت ئەو کاتەی بەسەر ڕووبارەکەوە بوو ڕەنگە دەربارەی خۆی و بیر و بۆچوونەکانی هەستێکی ناڕاستی بووبێ. دەرکی ناکرد کە لەوانەیە ئەو هەست و پێشبینییە لە ئایندەدا وەرچەرخانێک لە ژیانیدا دروست بکات و هۆکارێک بێ بۆ ڕابوون و گەشەسەندنی بیری تازە تیایدا. لەم مەسەلەیەدا گومانی لەوە ئەکرد کە تەنیا هۆکار غەریزە بووە و ئەم نەیتوانیوە بەسەریدا زاڵ بێ، بێ تواناییەکەیشی تەنیا لە لاوازی و ترسنۆکییەوە سەری هەڵداوە. لە زیندانیەکانی هاوڕێی ئەڕوانی سەری لەوە سوڕەما کە هەموان چەندە ژیانیان خۆشەوێت و بەهای بۆ دانێن بە تایبەتی وای ئەهاتە بەرچاو کە لە زینداندا ژیانیان لا خۆشەویست و بەهادارترە وەک لە کاتی ئازادیدا هەندێک لەوانە بەرگەی چ ئازار و ئەشکەنجەیەکی ترسناکیان گرتوە بە تایبەتی ڕێگرەکانیان ئاخۆ بەڕاستی ڕووناکی خۆر، دارستانی چڕ، کانیەکی ساردی لاڕێ کە لە سێ ساڵ لەمەو بەرەوە لە بیریاندا مابوو، ئەمەندەیان لا گرنگ بێ کە وەک ژوانی دڵدار خەونی پێوە ببینن؟ گژوگیای سەوزی دەوروبەری کانیەکە، ئاوازی باڵندەی ناو بێشەکان، ئەمەندە شوێنی حەز و ئارەزوویان بێ؟ ڕاسکۆڵنیکۆف چەند قووڵتر لەمە ڕائەما، لە زینداندا لەو ژینگەیەدا گەلێک شت هەبوون سەرنجی نادان هەرگیز نەیشیەویست سەرنجیان بداتێ ئەدوت بە چاو بەسراوی ئەژی بینینی دەوروبەری دەرد و ئازاری زیادەکرد وەلێ زۆر شتیش هەبوو کە سەری بە سوڕەهێنا بێویستی خۆی شت گەلێکی ئەبینی کە پێشتر بە خەیاڵیدا نەهات بە هەرحاڵ ئەوەی زیاد لە هەر شتێکی دی سەرسامیەکرد ئەو هەڵدێرە ترسناکە بوو کە کەوتبووە نێوان ئەو و خەڵکەکەی ترەوە و بڕینی مەحاڵ بوو. وایە هاتە بەرچاو کە ئەو لەگەڵ ئەوانی تردا لە دوو نەتەوەی جیاوازن، بە گومان و دوژمنایەتییەوە لە یەکیانە ڕوانی. ڕاسکۆڵنیکۆف هۆی ناتەبایەکەی ئەزانی و تێیگەیشتبوو. وەلێ پێشتر هەرگیز ئەوەی بە بیردا نەهاتبوو کە هۆکارەکان تا ئەو ڕادەیە قووڵ و گرنگ بن. لە بەندیخانەکەدا پۆڵۆنی تیا بوو کە بەهۆی کاری سیاسییەوە پەرت کرابوونە ئەوێندەرێ. ئەوانە ڕێک و ڕاست وەک شوان و بەندە لەوانی تریان ئەڕوانی و سووک تەماشایان ئەکردن، وەلێ ڕاسکۆڵنیکۆف نەیەتوانی ئەوە بکا. بە چاکی ئەیبینی کە ئەو شوانانە لە زۆر لایەنەوە لە پۆڵۆنییەکان ئاقڵترن. هەر لە ناو زیندانییە ڕووسەکانیشدا، کەسانێک هەبوون ئەوانیش سوکایەتیان بە هاوڕێ ڕووسەکانی ترە کرد لەوانە کۆنە ئەفسەرێک و دوو قوتابی ڕاستکۆلنییکۆف ئەیزانی ئەوانیش هەڵەن بەڵام خودی ڕاستکۆلنییکۆف کەس خۆشی نەئەویست و تەواو لی تەریک بوون لەو دواییەدا تەنانەت هەستیە کرد کە ڕقیان لێتی ئەمە بۆ خۆشی نێزان هەندێکیان کە زۆر لە ڕاستکۆلنییکۆف تاوانبارتر بوون گاڵتە و سوکایەتیان پێکرد تاوانەکان بە تیز و پێکەنینەوە باسە کرد پیانەوت تۆ گەورەیت کەی کاری تۆ بوو تەور هەڵبگری هەرگیز ئەوە کاری پیاوی گەورە نییە هەفتەی دووەمی ڕۆژی ڕۆژووی گەورە ئەویش لەگەڵ هەموو ئەوانی تردا ناچار بوو ڕێوڕسمەکە بەجێبهێنێ لەگەڵ ئەوانی دیدا چوو بۆ کلێسە و نوێژی کرد خۆشی نەیزانی چۆن شەڕەکە هەڵگیرسا هەمویان پێکەوە و دڵڕقانە پەلاماریاندایە و هاواریان کرد تۆ کافریت تۆ بڕوات بەخوانیە هەقە بتکوژن ئەو هەرگیز لەگەڵیاندا باسی خوا و ئاینی نەکردبوو بەڵام ئەوان ئەیانویست وەک کافرێک بیکوژن ئەو هیچی نەکرد و بێدەنگ بوو یەکێک لە بەندیەکان زۆر بە ڕق و تووڕەیەوە ویستی پەلاماری بدا ڕاستکۆنییکۆف هێور و بێدەنگ وەستا نەبرۆی هێنایەوە یەک و نەگرێ کەوتە نێو چاوی پاسەوانێک زوو کەوتە نێوانیان ئەگینا خوێنی تیا ڕژا. مەسەلەیەکی تریش لای ڕاستکۆلنیکۆفە بوو کە چارەسەر ناکرا ئەویش ئەوە بوو بۆ هەموان ئەوەندە سۆنیایان خۆشەویست سۆنیا بەدەستهێنانی دڵی ئەوانی مەبەست نەبوو ئەوان بە دەگمەن ئەیانبینی تەنیا هەندێک جار لە کاتی کارکردندا یان بۆ دەقیقەیەک کە بۆ بینینی ڕاستکۆلنیکۆف هات کەچی هەموان سۆنیایان ئەناسی ئەیانزانی کەوتۆتە دوای ڕاستکۆلنیکۆف ئەیانزانی لە کوێ و چۆن ئەژی. سۆنیا پارەی پێ نەئەدان و خزمەتی تایبەتی ناکردن، تەنیا جارێک نەبێ لە جەژنی لەدایک بوونی مەسیحدا نان و شیرینی بۆ هەموو بەندیەکان هێنابوو، لەگەڵ ئەوەیشدا وردە وردە پەیوەندێکی زیاتر لە نێوان ئەوان و سۆنیادا دروست بوو، نامەی ئەوانی بۆ کەس و کاریان ئەنارد و نامەکانی لە پۆستدا ئەنا. خزم و کەس و کاریان کە هاتنە شارەکەوە لەسەر ڕاسپاردەی زیندانیەکان شتومەک و تەنانەت ئەو پارەی بۆیان ئەهێنان، ئەیاندا دەستی سۆنیا ژن و دڵدارەکانیان سۆنیان ئەناسی و ئەچونە لای کە لەسەر کار ئەچوو بۆ لای ڕاستکۆلنییکۆف یان گرویەکی زیندانیەکانی بینی کا ڕۆشتن بۆ سەرکار هەمویان لە بەرامبەریدا کڵاوی ڕێزیان بۆ داگرت و سلاویان لێکرد ئەو بەندێ دڵڕق و داغ لە دڵانە بەو بوونەوەرە گچکە و لاوازانەوت دایکە گیان، سۆنیا سیمێنۆڤنا، خەمخۆرەکەمان. سۆنیا زەردەخەنەی بۆ کردن و سڵاوی ئەسەندنەوە. هەموویان تەنانەت حەزیان لە ڕێ ڕۆشتنەکەی بوو. ئاوڕیان نەدایەوە بۆ ئەوەی لە دواوە تەماشای بکەن کە چۆنە ڕووە. تاریفیان لێ کرد تەنانەت بە بچکۆلەکەیشدا هەڵیانەدا بە کورتی نەیان نەزانی چی بدۆزنەوە. تا پیایدا هەڵبدەن، تەنانەت هەندێکیان داوای چارەسەرکردنی نەخۆشیان لەوە کرد. ڕاسکۆڵنیکۆف هەموو ڕۆژەکانی ڕۆژ و جەژنی لە خەستەخانە بەسەر برد. لە کاتی چاکبوونەوەیدا خەونەکانی خۆی ئەهێناوە یاد، ئەو خەونانەی لە کاتی تالێهاتن و ڕێنەدا دیبوونی. لە کاتی نەخۆشیەکەیدا خەونی ئەبینی کە هەموو دونیا ئەبێتە قوربانی نەخۆشیەکی شوم و ترسناک کە لەوەو پێش نەبینراوە نەخۆشیەکە لە قوڵایی ئاسیا و بەرەو ئەوروپا هاتووە ئەوێت هەموو خەڵک بمرن تەنیا هەندێکی زۆر کەمی هەڵبژاردە نەبێ نەخۆشیەکە جۆرێکی تازەی مشەخۆری میکرۆسکۆبیە کەەوە خۆرە لە جستەی مرۆڤەکانەدا بەڵام ئەو بوونەوەرە میکرۆسکۆبیانە خاون ئەقل و ئیرادە بوون ئەو مرۆڤانەی تووشی هاتن زۆر زوو شێت و هارەبوون وەلێ وەندەی ئەو توشبوانە خۆیان بە ئەقڵ و خاوەنی هەقیقە دەزانی هەرگیز کەسی تر خۆی بەوە نەزانیوە، هەرگیز گومانیان لەوە نەبووە کە ڕا و تیۆری زانستی و ئایدیای ئاکار و ئایینیان ڕاست نەبێ، گوند و شار و گەلێک نەتەوە دووچاری ئەم نەخۆشی ئەهاتن و شێتە بوون، هەموو لە نێو ترس و دوودڵیدا ژیان و لە یەکتر تێنەگەیشتن، هەریەکە بڕوای بەوە بوو کە ڕاستی تەنیا لای ئەوە و بینینی خەڵکی دی کێشەی بۆ دروست دەکا. لە سنگی خۆیەدا ئەگریا و دەستی ئەڵەگڵۆفت. نەیانەزانی چۆن داوەری خەڵکی بکەن و بڕیار لەسەرەوە بدەن کە کامە چاکەیە و کامە خراپەیە، نەیانەزانی کێ تاوانبارە و کێ بێ تاوانە. لە نێو ڕقێکی بێ مانادا یەکتریان ئەکوشت. بۆ لەناوبردن لەشکریان ڕێکئەخست. بەڵام کە سوپاکان بەڕێکەوتن، لە پڕا ئەکەوتنە گیانی یەکتر. ڕیزیان ئەترازا و پەلاماری یەکدییان ئەدا. یەکتریان سەرەبڕی و پارچە پارچیان ئەکرد و ئەیان خوارد لە شارەکاندا بە درێژای ڕۆژ زەنگی مەترسی لێدرا خەڵکەکە بانهێشت دەکران وەلێ چێ و بۆچی کۆبوونەوە کەس نێزانی و هەموو نیگەران بوون خەڵکەکە دەستبەرداری پیشە ئاساییەکانیان بووبوون چونکە هەرکەسە و باری سەرنج و زاراوەی خۆی پێشنیازە کرد و نیان نەتوانی ڕێک بکەون کاری کشتوکاڵ تەواو وەستا بوو، لێرە و لەوێ هەندێک کۆمەڵەیەکیان دروست دەکرد، پێکەوە لەسەر شتێک هاودەنگە بوون و سوێندیان ئەخوارد جیا نەبنەوە، بەڵام زۆر زوو دەستیان بە کارێکە کرد کە جیاواز بوو لەوەی لەسەری رێکەوتبوون. یەکتریشیان تاوانبارە کرد و ئەکەوتنە کوشتن و بڕینی یەکدی. ئاگر بەرەبووە و قاتوقڕی دەستی پێ کرد. هەموو شتێک لەناوەچوو، کەس نەما. لە سەرانسەری دنیادا تەنیا چەند کەسێک دەربازە بوون. ئەو هەڵبژاردانەی ئەبوو بنیاتی خەڵکی تازە و ژیانی تازە بنێن، سەر زەوی پاک و نوێ بکەنەوە، بەڵام کەس ئەوانەی لە هیچ شوێنێکدا نەدیبوو، نە قسەی بیستبوون و نە گوێی لە دەنگیان بووبوو. ئەوەی ئازاری ڕاسکۆڵنیکۆفی دا ئەوە بوو کە ئەم وڕێنە بێمانایانە دەرد و خەفەتێکی وایان لە هەناویدا دروست دەکرد کە شوێنەواریان، هەفتەی دووەمی دوای جەژن ڕۆژانێکی فێنکی بەهار بوو پەنجەرەی خەستەخانەکە کرایەوە پەنجەرەکان شیشی ئاسنیان پێوە بوو پاسەوانەکان لە ژێری داهات و چۆیانە کرد لە هەموو ئەو ماوەیەدا کە ڕاسکۆڵنیکۆڤ نەخۆش بوو، سۆنیا توانی تەنیا دوو جار سەردانی بکا، ئەبوو هەموو جارێکیش مۆڵەتی تایبەتی وەربگرێت و ئەمەیش ناخۆش و دژوار بوو. وەلێ زۆر جار ئەهاتە حەوشەی خەستەخانەکە و ژێر پەنجەرەکە، بە تایبەتی دوای خۆرئاوابوون، تەنیا بۆ ئەوەی چەند دەقیقەیەک لە حەوشەکەدا بوەستێت و لە دوورەوە تەماشای پەنجەرەکە بکا. ئێوارەیەکیان کە ڕاسکۆڵنیکۆڤ تا ڕادەیەک چاکتر بووبوو، خەوی لێ کەوت کە لە خەو هەستا بە ڕێکەوت ڕۆشتە لای پەنجەرەکەوە لە پرێکدا لە دوورەوە لە بەردەم دەرگای خستەخانەکەدا سۆنیای بینی وەستا بوو لەوە ئەچوو چاوەڕێ شتێک بێ ڕاستکۆلنییکۆف وەک تیرێک بەردڵی کەوتبێت تەزوێکی پێدا هات و لە پەنجەرەکە دوورکەوتەوە بۆ بەیانی سۆنیا نەهات و بۆ دوو بەیانیش هەر نەهات ڕاستکۆلنییکۆف هەستی کرد بە پەرۆشەوە چاوەڕوانیەتی پاشان لە خەستەخانە دەرچوو. کە گەڕایەوە زیندان، لە بەندییەکانی بیست کە سۆنیا سیمینۆڤنا نەخۆشە، لە ماڵەوە کەوتووە و لە ژوورەکەی ناڕواتە دەرەوە. ڕاسکۆلنیکۆف گەلێک نیگەران بوو. چەند جارێک خەڵکی نارد بۆ هەواڵپرسینی. زانی نەخۆشییەکەی مەترسی نییە. سۆنیایش کە لای خۆیەوە زانی ڕاسکۆلنیکۆف بۆی پەرۆشە و نیگەرانیەتی، چەند دێڕێکی بەقەڵەم بۆ نووسی و ئاگاداری کرد کە تەندروستی زۆر باشە، تەنیا سەرمای بووە و بەم زووانە زۆر زوو بۆ بینینی دێتە سەر کار بۆ لای ڕاستکۆڵنییکۆڤ لە کاتی نامە خوێندنەوەکەدا دڵە کوتەی پێکەوتە بوو ئەم بەیانیش دنیا پاک و بێگەرد بوو بەرەبیان سەعات شش ڕاستکۆلنییکۆڤ بەرەو شوێنی کارەکەی کە لە کەناری ڕووباردا بوو بەڕێکەوت لە یەکێک لە عەنبارەکانی ئەوێدا کورەی پوختکردنی گەچ و خشت دروستکردن هەبوو، تەنیا سێ کرێکاریان لە بەندییەکان بۆ ئەوێ ناردبوو، یەکێکیان لەگەڵ پاسەوانێکدا بۆ هێنانی هەندێک کەلوپەل گەڕایەوە قەڵاکە، دووەمیان سەرقاڵی کۆکردنەوەی تەختە و دار بوو بۆ بەگەڕخستنی کورەکە، ڕاسکۆلنیکۆفیش لە عەنبارەکە هاتە دەرێ و بەرەو کەنارەکە چوو. لەسەر یەکێک لەو نیرگانە دانیشت کە لەپاڵ عەنبارەکەدا دانرابوو. کەوتە تەماشاکردنی ڕووبارە چۆڵ و پان و بەرینەکە. مرۆڤی توانی لەو کەنارە بەرزەوە دەشتێکی زۆر فراوان ببینێ. لەوبەریشەوە گۆرانییەک بە ئاستەم ئەهاتە بەر گوێ. لەوێ لەو دەشتە بێ کۆتاییەدا لەبەر ڕووناکی خۆردا، خەیوەتی ڕەشی کۆچەرییەکان بەحاڵە بینران. ئەوێ پڕ بوو لە ئازادی، خەڵکانێک لەوێدا ئەژین کە هیچ لە دانیشتوانی ئێرە ناکەن، ئەدووت لەوێ زەمان وەستاوە و هێشتا سەردەمی برایم-ی پێغەمبەر و شوانیەکەیەتی. ڕاستکۆلنیکۆف بێ دەنگ و سەنگ، بێوەی لە هیچی تر بڕوانێ، دانیشتبوو تەماشای ئەو دیمەنەیە کرد. بیری تێکەڵ بە خەیاڵ و خەو نەبوو. بیری لە هیچ ناکردەوە. وەلێ خەمێک ئازاریە دا و نیگەرانیە کرد لە ناکاوێک دا سۆنیا لە بەردەمی دا قوت بۆوە بە ئەسپایی هاتە نزیکیە و لە پاڵی دا دانیشت هێشتا زۆر زوو بوو بەیانێکی سارد سۆنیا پاڵتاوێکی کۆن و ڕزیوی لە بەردا و شاڵێکی سەوزی لە خۆی پێچا بوو هێشتا سەواری نەخۆشیەکە بە ڕووی و دیار بوو لاواز و ڕەنگ هەڵبزڕکاو زەردەخەنەیەکی ناسک و شادمانانەی بۆ ڕاسکۆڵنیکۆف کرد، بەڵام هەر وەک جاران بە دوودڵییەوە دەستی بۆ درێژ کرد. ئەو هەمیشە بە دوودڵییەوە دەستی بۆ درێژەکرد و جاری وایش هەبوو هەر دەستی نەئەدایە. وەک لەوە بترسێ کە ڕاسکۆڵنیکۆف دەستی بداتە دواوە. هەمیشە وا دەرەکەوت کە ڕاسکۆڵنیکۆف بە ناچاری و بێزارییەوە دەستی بداتێ و بەردەوام بە ڕق و تووڕەییەوە پێشوازی بکا، هەندێک جاریش لە تەواوی ئەو ماوەیەدا کە چوو بۆ بینینی ڕاسکۆڵنیکۆف، بێدەنگییەکی ناشرینی لەخۆ گرت. هەندێک جار سۆنیا لە بەردەمیدا ئەلەرزی، پاشان بە خەمێکی زۆرەوە لێی جیابۆوە، بەڵام ئەم جارەیان دەستیان لە یەکتر نەئەبووەوە. ڕاسکۆڵنیکۆف تەماشایەکی خێرای سۆنیای کرد، هیچی نەوت، بەڵام چاوی لە زەوی بڕی. هەردووکیان تەنیا بوون، کەس نەیئەبینین، پاسەوانەکەیش لەو کاتەدا دوور کەوتبووەوە. چی ڕوویدا؟ خودی ڕاسکۆلنیکۆفیش نەیزانی، وەلێ لە ناکاوێکدا ئەدوت شتێک ئەوی لە جێگاکەی بەرز کردەوە و خستی بەسەر پێی سۆنیادا، ئەگریا و ئەژنۆی سۆنیای لە باوەش گرتبوو، لە سەرەتادا سۆنیا تۆقی و ڕەنگ بە ڕویۆ نەما، لە شوێنەکەی هەستا و بە دەم لەرزینەوە لە ڕاسکۆڵنیکۆفی ڕوانی، وەلێ زۆر زوو لە چاو تروکانێکدا لە هەموو شتێک تێگەیشت. بەختەوەرییەکی بێ سنوور لە چاویدا درەوشایەوە. ئیتر لەوە گەشت و گومانی نەما کە ڕاسکۆڵنیکۆف خۆشی ئەوێ. زۆر خۆشی ئەوێ. ئەمە ئەو چرکەساتە دڵخوازەیە کە ئەبوو بگات. ئەیانویست لەگەڵ یەکدا قسە بکەن و نەیانەتوانی. فرمێسک لە چاویاندا قەتیس مابوو، هەردووکیان ڕەنگیان زەرد و لاواز بوو، بەڵام لەو ڕووە بێ ڕەنگ و نەخۆشانەدا پرشنگێک ئەدرەوشایەوە لێوان لێو و لە ئایندەیەکی تازە و ژیانێکی نوێ. ئەو دوانە خۆشەویستی زیندووی کردبوونەوە. دڵی هەریەکەیان سەرچاوەی ژیانێکی بێ کۆتایی لە دڵی ئەویتردا تەقاندبۆوە. بڕیاریاندا چاوەڕێ بن و ئارام بگرن، ئەبوو تا حەوت ساڵی تر لە سیبریادا بمێنەوە، بەرگەی ڕەنج و ئازارێک بگرن کە لە کێشدا نییە، بەڵام کۆتاییەکەی بەختەوەرییەکی بێ سنوورە. ڕاسکۆڵنیکۆف لە نوێ ژیابۆوە، خۆی بە مەیز ئەزانی و بە هەموو بوونی تازەی خۆیەوە هەستی پێ کرد، وەلێ سۆنیا، ئەی سۆنیا لە پێناوی ڕاسکۆڵنیکۆفدا ناژیا؟ ئەو شەوە کە دەرگای زیندانیان داخست، ڕاسکۆلنیکۆف لەسەر جێگاکەی ڕاکشابوو، بیری لە سۆنیا کردەوە، بۆی دەرکەوت تەنانەت ئەو بەندیانەی پێشتر دوژمنایەتیان ئەکرد، ئێستا بە چاوێکی ترەوە لێ ڕوانن، تەنانەت خۆیشی کەوتە قسەکردن لەگەڵیاندا و ئەوانیش بە میهرەبانییەوە وەڵامیان دایەوە. ئەو ئێستا ئەمەی بە بیردا هات، بەڵام ئاخر هەر نابوو وابێ، نابوو ئێستا هەموو شتێک بگۆڕێ. ڕاسکۆلنیکۆف بیری لە سۆنیا کردەوە. بیری کەوتەوە کە چۆن هەمیشە ئازاری داوە و دڵی ڕەنجاندووە. دەم و چاوە ڕەنگپڕی و لاوازەکەی هاتەوە بیر، بەڵام ئیدی ئەو یادەوەرییانە بێتاقەتیان نەئەکرد. ئەیزانی بە خۆشەویستییە هەرە قووڵەکەی قەرەبووی هەموو ئەو ئێش و ژانانە ئەکاتەوە. پاشان ئێش و ژانی ڕابردوو چییە؟ هەموو شتێک تەنانەت تاوانکارییەکەی فەرمانی زیندانی کردن و تاراوگەکەی لەئێستادا کە هەستی جۆشاوە سەیر ئەهاتنە بەرچاوی و ئەدوت هەموو ئەوانە تەنانەت پەیوەندیان بەوە نیە بەگشتی لەو شەوەدا ڕاسکۆلنیکۆف نەیەتوانی بە دوور و درێژی و بەردەوام بیر بکاتەوە و هەموو هەست و هۆشی لە نوختەیەکدا کۆبکاتەوە لە هەموو ئەو کاتەدا هەرگیز ئەو توانای نەبوو کە چارەی گرفتێکیش بکا ئەو تەنیا هەستیەکرد و هیچی دی لەباتی فەلسەفاندن ژیان هاتبووە گۆڕێ و ئەبوو لە ویژدانیدا شتێکی تەواو تازە ئافەری دەبێ. ئینجیلێک لە ژێر سەرینەکەی دابوو لە خۆ هەڵی گرت، کتێبەکە هی سۆنیا بوو، هەمان ئەو کتێبەی سۆنیا لە بارەی زیندوو بوونەوەی ئەلیعازرەوە لەوێدا بۆی خوێندبۆوە. لە سەرەتای دوورخستنەوە زیندانیەکەدا ڕاسکۆلنیکۆف وای بیرەکردەوە کە سۆنیا بە باس و خواسی ئاینەکەی سەری گێژەکە باسی ئینجیلی بۆ کات و دنەی خوێندنەوەی ئەو جۆرە کتێبێ دا، کەچی سەیر ئەوەیە سۆنیا بۆ تاقە جارێکیش لەو بارەیەوە قسەی نەکرد، تەنانەت بۆ جارێکیش پێشنیازی ئەوەی بۆ نەکرد کە ئینجیل بخوێنێتەوە. خودی ڕاسکۆلنیکۆف کەمێک پێش نەخۆش کەوتنەکەی داوای ئەو کتێبەی لە سۆنیا کردبوو، ئەویش بێدەنگ بۆی هێنابوو وەلێ تا ئێستا ڕاستکۆلنییکۆف کتێبەکەی نەکردبووە هەنووکەیش هەر نەیکردەوە بەڵام وەک بروسکە بیرێکی بەسەرداهات تۆ بڵی بیر و باوەڕی ئێستای ئەو وەک بیر و باوەڕی من نەبێ هەر هیچ نەبێ هەست و ئارەزوەکانی سۆنیایش بە درێژایی ئەو ڕۆژە ئەوەندە شپرزە و نیگەران بوو کە شەو نەخۆش کەوت، وەلێ ئەمەندە بەختیار بوو تەنانەت ترسی لە بەختەوەرییەکەی هەبوو. حەو ساڵ، تەنیا حەو ساڵ! لەو سەرەتای هەست بە بەختەوەری کردنەدا هەردووکیان وایان هەست دەکرد کە ئەو حەو ساڵە تەنیا حەو ڕۆژە. ڕاسکۆلنیکۆف نەیەزانی کە ژیانی نوێ بەخشێک نییە هەر ئاوا، بدرێتێ بەڵکو ئەبێت بە نرخێکی گران بەدەستی بهێنێ ئەبێت هەوڵ و تێکۆشانی گەورەی بۆ بکە ئیتر لەم قۆناغەدا چیرۆکێکی تازە دەست پێکە چیرۆکی بەرە بەرە گۆڕانی مرۆڤێک چیرۆکی زیندووبوونەوەی لەسەر خۆی چیرۆکی تێپەڕینی لە دنیایەکەوە بۆ دنیایەکی تر چیرۆکی ئاشنابوونی بە حەقیقەتێکی نوێ کە تا ئێستا تەواو لێبێ ئاگا بووە جۆگرە بەڕێز و خۆشەویستەکان، لێرەدا و بەم شێوەیە ڕووداو و بەسەرهاتەکانی ڕۆمانی تاوان و سزا کۆتایی هات. تا لە کتێبێکی تر و بەرهەمێکی نوێدا دێینەوە خزمەتتان، گەرمترین و جوانترین سڵاوی ستافی بەرنامە، سورێن ناتق جێبەجێکار، پێشڕەومە پێشکەشکار.